دۆستان هەموو لایەک و بەخێر بێن ئەوڕۆ یازدەمین دانیشتنە لە زنجیرەی دانیشتنەکانی مێژووی فەلسفەی ڕۆژاوە ئەو فیلسوفانەی ئەوڕۆ بڕیارمانداوە قسەیان لەسەر بکەین بریتین لە حوسێرل و هایدگێر چونکە چەشنێک پەیوەندی لە نێوان فەلسەفەی ئەو دوو فیلسوفانە لە ئارادا هەیە ئێمە لەو دانیشتنەدا ئەو دوو فیلسوفە پێکەوە قسەیان لەسەر دەکەین بۆ قسەکردن لەسەر فەلسەفەی هوسێرلی بە بڕای من باشترین خاڵی سەرەتا گەڕانەوە بۆ فەلسەفەی دێکارتە چونکە فەلسەفەی هوسێرل لە هەندێک بارەوە هاوئاهەنگی و هەماهەنگییەک بوو دەگەڵ دێکارت و لە هێندێک باریشەوە بەرپەرچدانەوەی بۆچوونەکانی دێکارت و بەجێهێشتنی بۆچوونەکانی دێکارت بوو. دۆستان ئەگەر لە بیریان بێ ئێمە لە دانیشتنی تایبەت بە دێکارتی باسی ئەوەمان کرد، دێکارت جۆرێک گومانی مێتۆدۆلۆژیکی بۆ خۆی کردە چرای ڕێگای لێکۆڵینەوەکانی. گومانی مێتۆدۆلۆژیک مانای ئەوەیە کە، دێکارت لە پێناو گومانکردندا گومانی نەدەکرد. بەپێچەوانە، دێکارت لە پێناو گەیشتن بە یەقینێکی پشتپێبەستراو گومانی دەکرد. گومانی لە هەموو شتێک دەکرد کە شیاوی پشتپێبەستن بێ. بۆچی ئەو گومانی دەکرد؟ هەتا ئەو شتانەی کە دواتر ناتوانێ داکۆکییان لێ بکات، دواتر ناتوانێ پاساویان بۆ بهێنێتەوە، ئەوانە لە مەنزومەی فکری خۆی وەلا بنێ و ئەوانەی کە بە تەسەلی و بە ڕێکوپێکی دەتوانێ پاساویان بۆ بهێنێتەوە، بەڵگەیان بۆ بهێنێتەوە، دانە دانە لە مەنزومەی فکری خۆیدا جێگیریان بکات. کەواتە لە بارەی دێکارتدا دەتوانین بڵێین، یەک، دێکارت، مێتۆدۆلۆژییەکەی بریتی بوو لە گومانکردنی مێتۆدۆلۆژیک، دوو ئەو گومانکردنە لە پێناو گومانکردندا نەبوو، بەڵکو بە پێچەوانە لە پێناو گەیشتن بە یەقین بوو و سێ. بە شێوەیەکی بنەماخوازانە دێکارت دەیویست بینای مەعرفەت دامەزرێنێت، چۆن؟ دەیویست سەرەتا هەندێک. ئەسل و پرەنسیپ ساغ بکاتەوە کە بە هیچ شێوەیەک هیچ کەس لە هیچ کاتێکدا نەتوانێت گومان لەو ئەسل و پرەنسیپانە بکات. دواتر هەندێک بۆچوونی دیکە لەسەر ئەو ئەسلانە دابمەزرێنێ بە شێوەی هەڵێنجانی مەنتقی کە دووبارە هیچ کەس نەتوانێت گومان لەو هەڵێنجانە بکات و هەر بەو شێوەیە چین بە چین و توێژ بە توێژ هەندێک بۆچوون لە بۆچوونەکانی پێشوو بە شێوەی مەنتقی هەڵبێنجێ ئەگە بەردی بناغەکەی بەردێکی مەحکەم بایە و ئەگەر هەڵێنجانە مەنتەقییەکانیش هەڵێنجانی ڕاست و دروزبان دێکار دەیکوت ئەو بینایی کە ئێمە سازی دەکەین تاقە خشتێکیش ناکرێت دەستی لێ بدرێت بەو مانایی ئێمە دەڵێن شێوە بۆچوونی دێکارت شێوە بۆچوونێکی بنەماخوازانم هوسێر لە هەندێک بارەوە ئەو بۆچوونانەی دێکارتی وەرگرت و لە هەندێک باریشەوە لەگەڵ هەندێک بۆچوونی دێکارت ناکۆک بوو. هوسێرلیش وەکو دێکارت لەسەر ئەم بڕوایە بوو کە شتێک هەیە کە بوونەکەی گومان هەڵناگرێت، ئێمە بتوانین گومان لە هەر شتێک بکەین ناتوانین گومان لە شتێک بکەین ئەویش بریتە لە وشیاری و ئاگاداری خۆمان ئێمە تەنانەت دەتوانین گومان لە بوونی جیهانی دەرەوش بکەین دەتوانین گومان لە بوونی ئەو مێز و کورسی لەو ئەو شاخ و شێوەی دەوروبەری خۆشمان بکەین بڵێن ئەوانە هەر بە تەنیا هەندێک چەمکن دە نێو زەینی ئێمەدا و لە ڕاستیدا بوونیان نییە. ئەما ناتوانین گومان لە ناواخنی وشیاریی خۆمان بکەین. لێرەدا هوسێرل لەگەڵ دێکارت هاوڕایە. دیسان لەو بارەشەوە لەگەڵ دێکارت هاوڕایە کە دەڵێ ئەگەر بمانهەوێ بناغەیەکی پتەو دابمەزرێنین، ئەو بناغە پتەوە دەبێ لەسەر ئەم ئەسلە دابمەزرێنین. کامە ئەسل ئەو ئەسلەی کە شتێک هەیە ئێمە ناتوانین گومان لە بوونەکەی بکەین ئەوش بریتە لە وشیاری خۆمان و ئاگاداری خۆمان لە شتەکانی دەوروبەر من ئێستا دێمە سەر جیاوازیەکانی هوسێرلی دەگەڵ دەکارتی بەڵام ئەوەش لێرە زیاد بکەم بە قسەکانمەوە کە هوسێر شتێکی زۆر گرنگیش لە کانت فێر دیسان ئەمە ئەگەر بگەڕێنەوە سەر بۆچوونەکانی کانت کانت پێی وابوو کە زەینی ئێمە بێزگە لەوەی کە هەندێک ناواخنی هەیە هەندێک فۆرمیشی هەیە لە ڕاستیدا لە ڕوانگەی کانتەوە ناواخنەکان لە پاڵوێنەی فۆرمەکانەوە تێدەپەڕن هەتا ناواخنەکان لە پاڵوێنەی فۆرمەکانەوە تێنەپەڕن نابن بە بەشێک لە ئاگاداری ئێمە. هوسێرل ئەوەی لە کانت فێر بوو کە جگە لە نێوەرۆکی وشیاری سەرنج بدا بە فۆرم و پێکهاتەی وشیاریش. واتە هوسێرل بە پێچەوانەی دێکارت، دێکارت هەر بە تەنیا دەیویست فەلسەفەکەی لەسەر شتێک ساغ بکاتەوە ئەویش ناواخنی، ئەو شتانە بوو کە لە مێشکی ئێمەدان. بەڵام هوسێرل پێی وابوو جگە لەو نێوەرۆکە دەبێ سەرنج بدەینە فۆرم و پێکهاتەی ئاگادارییە وشیاریش. چۆنیەتی سەرنجدانی هوسێرل بە فۆرم و پێکهاتەی وشیاری باسێکە کە ئێستا بە کورتی دەیوروژێنین. بەڵام دیسان پێش ئەوەش باسی جیاوازیەشی نێوان هوسێرل و دێکارت بکەین هوسێرل دەیویست بزانێ چۆن جیهان خۆی لە وشیاری ئێمەدا ئاشکرا دەکا ئەوە بوو هوسێرلی گرنگ بوو بۆ ئەوەی هوسێرل بگاتە ئەو جێگایە لە جیاتی ئەوەی کە وەکو دێکارت گومان لە هەموو شتێک بکا کارێکی دیکەی کرد کە ئەوە یەکێک لە ستراتێژییەکانی گرینگی فەلسەفەی هوسێرلیە، لە جیاتی ئەوەی کە گومان لە هەموو شتێک بکا وەکو دێکارت، شتەکانی دەخستە نێو کەوانە، ئێمە بێگومان وەختێک چاو لە دار و بەرد و مرۆڤەکانی دەوروبەری خۆمان دەکەین، هەندێک پێشگریمانەمان سەبارەت بەو شتانی دەوروبەری خۆمان هەیە. هوسێرل لەسەر ئەو بڕوایە بوو بۆ ئەوەی ئێمە ئیزن بە جیهانی دەوروبەرمان بدەین لە وشیاری ئێمەدا ئاشکرا بن، دەبێ پێشگریمانەکانی خۆمان دەربارەی ئەو شتانە لە کەوانە بنێین. ئەو ستراتێژییە نێوی لە کەوانە دانانە. یا ئێپۆخە، Epoche، لە فەلسەفەی هوسێرلدا بریتییە لە لە کەوانە دانان، کاتێک ئێمە لەگەڵ شتێک بەرەوڕوو دەبینەوە بۆوەی کە ئەو شتە بە شێوەیەکی بێگەرد، بە شێوەیەکی بێخەوش لە وشیاری ئێمەدا ئاشکرا بێ، ئێمە دەبێ هەموو پێشگریمانەکانی خۆمان دەربارەی ئەو شتە لە کەوانە بنێین و دوای ئەو لە کەوانە دانانە ئیزازە بەو شتە بدەین کە لە وشیاری ئێمەدا ئاشکرا بێت. جیاوازییەکە لێرەدایە. دێکارت گومانی لە بوونی شتەکان دەکرد لە پلەی یەکەمدا، بەڵام هوسێرل پێشگریمانەکانی خۆی دەربارەی شتەکان لەنێو کەوانەدا دەنا هەتا بتوانێت بە شێوەیەکی نوێ بڕوانێتە ئەم شتانە. هوسێرل بەحسی چەمکێک دەکا کە دوای هوسێرل بوو بە یەکێک لە گرنگترین چەمکەکان لە فەلسەفەی ڕۆژئاواییدا، ئەو چەمکە بریتییە لە با نێوەرۆکی تیۆرییەکەی جارێ بەحس بکەم هوسێرد دەڵێ هەر چەشنە وشیاریەک یا هەر چەشنە ئاگاداریەک ئاگاداری لە شتێکە دووبارە ئەو ڕستەی دووپات دەکەمەوە لە ڕوانگەی هوسێر لەوە هەر چەشنە ئاگاداریەک ئاگاداری لە شتێکە بە دەربڕینێشێکیکە هەر ئاگاداریەک ڕووی دە شتێشی دەرەوەی خۆیدایە هیچ ئاگادارییەک نییە کە داخراو بێت لەناو خۆیدا، ئاگادارییەک کە لەناو خۆیدا داخراو بێ و ڕووی لە هیچ شتێکی دەرەوەی خۆی نەبێ ئەوە بوونی نییە و هەر لە جێدا ئەو شێوە ئاگادارییە شتێکی بێ مانایە. ئێمە لە بوونی مرۆڤەکانی دەوروبەری خۆمان ئاگادارین. لە بوونی مرۆڤەکانی دەوروبەری خۆمان ئاگادارین لە بوونی شتەکانی دەوروبەری خۆمان ئاگادارین یا تەنانەت لە لە نێو خۆماندا لە تووڕەبوونی خۆمان ئاگادارین لە کەیف خۆشببوونی خۆمان ئاگادارین ئاگاداری بەبێ ئەوەی کە ئیرجاعی بۆ شتێشی دەرەوەی خۆی هەبێ بوونی نییە ئاگاداری هەمیشە ئاگاداری لە شتێکە یعنی ئاگاداری ئاراستەی بۆ لای شتێکە کە دەڵێ ئاگاداری ئاراستەی بۆ لای شتێکە دێدا باسی ئاراستە مەندیە ئینتەنشنالیتیە حیسی ئیلتفاتی دێتە گۆڕ فارسەکان دەڵێن ئاگاهی هەمیشە ڕووی دەشتێشی دێ ملتەفتە بە شتێشی بۆیە نێویان داناوە حیسی ئیلتفاتی ئەما بۆچی ئەو بابەتە کە بە ڕواڵەت زۆر سادەیە هێندە لە مێژووی فەلسەفەی ئوروپادا گرنگایەتی پەیدا کردووە ئەمە دەبێت ئەو بابەتە لە زمینەی مێژووی خۆی بخوێنینەوە گرنگایەتەکەی لێرەدا بۆ دیار دەکەوێت لە زمانی دێکارت بەدواوە و بە ڕێوایەتێشی هەر لە زمانی سۆقرات و ئەفلاتون بەدواوە فەلسەفەی ڕۆژاوە جیهانی دابش کردووە بە دوو بەش بەشێک بریتییە لە زەین و بەشێکیش بریتییە لە عەین، ئەو دابەشکردنە لە فەلسەفەی دێکارتدا گەیشتە چڵەپۆپەی خۆی. دێکارت بە ئاشکراترین شێوە جیهانی دابەش کرد بە دوو جەوهەر، جەوهەرێک بریتییە لە جەوهەری زەین، جەوهەرێکیش بریتییە لە جەوهەری جەستە، یا جەوهەری عەین و جەوهەری زەین. ئێمە دەزانین کاتێک شتێک بە جەوهەرێک دادەنین و شتێکی دیکە بە جەوهەرێکی دیکە دادەنین واتە ئەو دوانە لێک جیاوازن لێک سربەخۆن کاتێک ئەو دوو شتەمان بە جیاواز زانین بە سربەخۆمان زانین ئەو جا گرفتێکی دێتە پێشێ ئەو دوو شتە چۆن پەیوەندی پێکەوە ساز دەکەن هەر دۆستان لە بیریانە یەکێک لە گرفتە سەرەکییەکانی فەلسەفەی دێکارت بریتی بوو لە چی؟ بریتی بوو لە پاساودانی چۆنیەتی پێوەندی نێوان ئەو دوو جەوهەرەی کە دێکارت بۆ خۆی داینابوو دوای دێکارتی ئێسپینوزا بە جوورەشی ویستی ئەو گرفتە چارەسەر بکات لایبنیت بە جوورێکی دیکە ویستی چارەسەری بکات و گەر دۆستان لە بیریان بێ مەکتمان یەکێک لە تازەترین ڕێگاچارەکان ڕێگاچارەی پۆپێرە ئەوش بریتی بوو لە سێ جیهانەکان کە دەڵە جیهانی سێومی شێ جیهانی سێوم پردی پەیوەندی نێوان جیهانی یەکەم و جیهانی دووەمە جیهانی یەکەم جیهانی عینەکان بوو جیهانی دووەمیش جیهانی زینەکان بوو پۆپێر کوی جیهانیشی دیکەش هەیە پێویش جیهانی سێهەمە ئەو جیهانە پردی پەیوەندی نێوان ئەو دوانێ ئێستا کە من قسە دەکەم ئێوە زۆر بە ئاسانی دەتوانن ئاگاداری نێو زەینی من بن بۆ کە جەستەیەشی سربەخۆن و زەینێشی سربەخۆن چۆن دەتوان ئاگاداری زەینی من بن چۆن دەست بە ناوەرۆکی زەینی من ڕادەگا لە ڕێگای ئەو قسانەوە کە من خەریکم دەیکەم ئەو قسانە لە ڕوانگەی پۆپێرەوە لە ناو شێهەتی هەندازی ژیر دەبن لە ناو جیهانی سێهەمدا ئێستا نامهێو لەسەرەوە داکۆچی هەر دەمهێو بڵم یەکێک لە گرفتەکانی فەلسەفەی دەکاردەوە بووکە چۆن پەیوەندی لە نێوان ئەو دوو جەوهرە ساز بکەین کە بۆ خۆمان کتومانە تەواو سربەخۆن ئەو باسەی هوسێرلی هەر لە جێدا هەنگاوێک بوو بۆ هەڵوەشاندنەوەی ئەو بیرۆکەیە کە دوو جەوهەری لێک جیاواز بوونیان هەیە، جەوهەری زەین و جەوهەری عەین. کاتێک هوسێرل دەڵێ ناواخنی زەینی ئێمە ئاراستەمەندی هەیە، یەی شتەکە لە زەیندا هەمیشە ڕووی لە دەرەوەدایە دۆستان ئەگەر لەو قسەی ورد بنەوە هوسێر بەو قسەی خەریکە چ دەکات خەریکە زەین و عین پێکەوە کۆ دەکاتەوە ئاگاداری هەمیشە بریتە لە ئاگاداری لە شتێک ئاگاداری لە شتێک کە دەڵێن ئاگاداری ئەوە ئیرجاعی هەیە بۆ چی؟ بۆ زەین کە دەڵێن لە شتێک ئەوە ئیرجاعی هەیە بۆ چی؟ بۆ عین کەواتە هوسێر دەڵێ هەر لە بنەڕەتدا جیاکردنەوەی زەین و عین ئیستراتێژیەشی دروستی فەلسەفی نەبووە ئەو دوانە ناکرێ لێک جودا بکرێنەوە کێشەکە لەوەدایە کە ئەتۆ ویستوتە لێک جودایان بکەیەوە دوایێ پاساوێک بێنیەوە بۆی کە بڵێ ئەوانە چۆن پەیوەندیان پێکەوە هەیە هەر لە ئەوڵەڕان نەدەبوو لێکت جودا کرد باوە ستراتێژی هوسێرلی ئەوەیە. بۆیە لە مێژووی فەلسەفەی ڕۆژاوادا ئاراستەمەندی باسێکی گرینگە. ئەما پرسیار ئەوەیە ئایا نەدەکرا بەڕاستی ئەمە بە شێوەیەشی زۆر منتقی پەیوەندی نێوان زەین و عین ڕابگرین و بڕوامان بە ئاراستەمەندیش هەبا چونکە ئاراستەمەندی بۆچوونێکە زۆر پشتگیری ڕیالیسم دەکا، ئاراستەمەندی، تەنانەت لە لە لای زۆرێک لەو فیلسوفانەی کە بڕوایان بە فەلسەفەی هوسێرلیش نەبوو وەرگیرا، بۆ نموونە ئێستا ئەو کەسانەی کە لە بواری ئاوەزخوازی ڕەخنەگرانەدا کار دەکەن و زۆر لەگەڵ کەسانیشی وەکوو هوسێرل و هایدگێر هاوڕا نین، ئاراستەمەندی هوسێرلیان قەبووڵ کردووە و لە نێو فەلسەفەی خۆیاندا تواندوویانەتەوە و جێگایەکی زۆر شیاو و جێگای سەرنجیان پێداوە. باس ئەوەیە وەختێک ئێمە جیاوازیی نێوان زەین و عەین ڕەت دەکەینەوە، چەمکی سدق یا تروث یا ڕاستی دەخەینە مەترسییەوە، چۆن ڕاستی لە سادەترین پێناسەی خۆیدا بریتییە لە هاوجووتبوون لەگەڵ واقع، ئەمن دەڵێم ئەوڕۆ ڕۆژی یەکشەممەیە ئەوە قسەی منە ئەو قسەیە لەوانەیە لەگەڵ واقعدا ڕێک بێ لەوانەیە لەگەڵ واقع ڕێک نەبێ ینی دەمهێ بڵم جیاوازی نێوان ئەو قسەی من و واقع کە ئیجازە بەنگۆ دەدا چۆنیەتی ڕێکبوونی ئەو قسەی من دەگەڵ واقع یا چۆنیەتی ناڕێکبوونەکەی هەڵبسەنگێنن ئەوەیە کە ئیجازەمان پێدەدا قسە لە باسێکی زۆر گرینگ بە نێوی ڕاستی بکەین ئەگەر زەین و عەین فاسلەیەکیان نەبێ کەواتە هەر کەسەی هەر شتێکی دەڵێ دەتوانێت دروستیش بێت ئەو دەمی ئێمە ئەو کەرەستە بەهێزەمان لەبەر دەستیدا نامێنێت کە بەهۆی واقعەوە بەهۆی گەڕانەوە بۆ واقعەوە ڕەخنەکاری بۆچوونی ئەو کەسانە بکەین کە بۆچوونەکانیان ڕاست نییە و داکۆچی لە بۆچوونی ئەو کەسانە بکەین کە بۆچوونەکانیان ڕاستەیە متابق دەگەڵ واقع دەمەوێت ئەوەی بڵێم، کەڵکەڵەی هوسێرلی بۆ هەڵگرتنی جیاوازی نێوان زەین و عەین کەڵکڵەیەکی زۆر بەجێژ نەبوو، ئەو جیاوازیەی نێوان زەین و عەین، ئەو دیوارەی کە لە نێوان زەین و عەیندا هەیە، بەڵا و خەسار نییە بۆ فەلسەفە و بۆ زانست، بگرە بەپێچەوانە لە زۆر جێدا کەڵکی زۆر باشیشی لێ دەکەوێتەوە. باشترین خێروبێری ئەو جیاوازی دانانە بریتییە لە چی؟ لە زەقکردنەوە و توانستی مانۆڕدان بە چەمکی سدق کە ئەگەر ئێمە چەمکی سدق و ڕاستیمان لێوەربگرنەوە لە ڕاستیدا توانای ڕەخنەکاریمان لێ دەستێنەوە ئێمە چۆن دەتوانین بۆ سوونەی ڕەخنەکاری بکەین تیژترین کەرەستەی ئێمە بۆ ڕەخنەکاری و بۆ نەشتەرکاری بۆچوونێک چییە ئەوەی بڵێن لەگەڵ واقعدا هاوجووت نییە کەواتە ئەگەر ئەو جیاوازی هەڵبگرین ئەو کەرەستە بەهێزەمان لە خۆمان ستاندوتەوە دەمهێ ئەوە بڵێن ئێمە دەکرێت ئاراستەمەندی ژوەر بگرین وەکو بۆچوونێکی دروست وەکو بەرچاوڕوونیەکی زۆر بەکەڵک بەڵام جیاوازی و مەودای نێوان زەین و عەینیش ڕەت نەکەینەوە. هەمان هۆکاری کە هوسێرل کرد. مێتۆدی لێکۆڵینەوەی هوسێرل بە دیاردەناسی بەنێوبانگە. دیاردەناسی وەرگێڕدراوی فێنۆمێنۆلۆژییە. فارسەکان بە پەدیدارشناسییان تەرجومە کردووەتەوە. لە کوردیدا دیاردەناسی وەرگێڕانیش یەکجار زۆر بەپێستە، زۆر لە جێگای خۆیەتی. چونکە هەموو شتێک و سەر هەموو شتێک بە دیاردە دەزانێ و دەیهەوێ بزانە شتەکان چۆن لە وشیاری ئێمەدا دیاری دەدەن شتەکان چۆن لە وشیاری ئێمەدا دیاری دەدەن وەکو دیاردە ساویان لە دەبێت دیارە باسی ئەوشمان کە لە ڕوانگەی حوسێر لەوە ئاراستەمەندی پردی پەیوەندی نێوان زین و عینە حوسێر چەند کتێبی هەیە ئەمە کتێبە هەرە بەنێوبانگەکەی بریتە لە لێکۆڵینەوە منتقیەکان تحقیقات منطقی ئەم بەر لەوەی کە باسی هایدگەر بکەم پێویستە باسی ئەوە بکەم کە بۆچوونەکانی هوسێر لە هەندێک بواردا ئاکامی بەرچاویان لەکەوتەوە بۆ نمونە لە بواری ڕخنەی ئەدەبی و ئەدەبیات لەلایەک و لە بواری فەلسفەی زانست لەلایەکی دیکە بۆچوونەکانی هوسێر لی چۆن لە ئەدەبیاتدا ڕەنگی داوە یا لە ڕەخنەی ئەدەبیدا ئێمەک زمان هوسێرن بەحسی چەمکێک دەکا بە نێوی لە کەوانە دانان لە هونەر و ئەدەبیاتدا ئەو لە کەوانە دانانە گرنگایەتیشی تایبەتی پیدا کرد دۆستان دەزان لە ڕەخنەی ئەدەبیدا چەمکێکی زۆر گرنگ هەیە کە لە زمانی فۆرمالیستەکانی ڕوز بە دواوە بوو بە یەکێک لە چەمکە تەوەریەکانی ڕەخنەی ئەدەبی ئەو چەمکە بریتە لە چی ناسیاوی سڕینەوە ئاشنایی زۆدایی فۆرمالیستەکانی رووس لە وەڵامی ئەو پرسیارەیدا کە بەرهەمی ئەدەبی چ جیاوازییەکی لەگەڵ بەرهەمی غەیری ئەدەبی هەیە، باسی ئەوە دەکەن، دەڵێن، بەرهەمی ئەدەبی ناسیاوی سڕینەوەی تێدا کراوە. بەرهەمی ئەدەبی بەرهەمێکە شتێکی زۆر ئاسایی، نێوەرۆکێکی زۆر ئاسایی، بە شێوەیەکی زۆر بێگانە و نامۆ دەربڕیوە. ئەو دەربڕینە نامۆیە، ئەو دەربڕینە تاقانەیە دەبێتە هۆی ئەدەبی بوونی ئەو دەقە. ئەنگۆ زۆریک لە شێعرەکان، بۆ نموونە شێعری حافز، شێعری سەعدی، شێعری نالی، شێعری مەحوی، بکەن بە زمانی ئاسایی، وەریبگێڕن بۆ زمانی ڕۆژانە، دەبینن نێوەرۆکەکە نێوەرۆکێکی زۆر سەیر و سەمەرە نییە، بەڵام بۆچی هێندە بەرچاوە؟ دەربڕینەکەی دەربڕینێکی نائاشنا و نامۆیە، یەنی ناسیاوی سڕینەوەی تێدا کراوە. ئەو ناسیاوی سڕینەوەیە ئاکامی چییە؟ ئاکامی ئەوەیە کە، ئەدیب یا هونەرمەند توانیوێتی پێشگریمانەکانی خۆی دەربارەی جیهانی دەرەوە و ئەو بۆچوونە باوانەی کە لە نێو خەڵکدا ڕمێنی هەیە لە کەوانە دابنێ و بۆ خۆی بە شێوەیەشی تازە چاو لە شتەکان بکات. هەرچی ئەدیبێک توانستی بۆ ڕوانینی تازەتر بە شتەکان زیاتر بێ، ئەو ئەدیبە ئەدیبترە و بەرهەمە ئەدەبییەکەی بەرهەمێکی سەرنجڕاکێشترە. هونەرمەندە گەورەکان ئەو هونەرمەندانە نین کە ڕێچکەی هونەرمەندانی پێش خۆیان گرتووە، لاسایی ئەوانیان کردۆتەوە. ئەو هونەرمەندانەن کە توانیویانە بە شێوەیەشی تایبەت بە خۆیان چاولەجیهان بکەن و شێوەی ڕوانینی هونەرمەندانی دیکە لە کەوانە بنێن، کەواتە بۆ داهێنان. بۆ داهێنانی هونەری و ئەدەبی لە کەوانەدانان بابەتێکی گرنگە لە فەلسفەی زانستیشدا ئەمە فیلسوفێکی زانستمان هەیە بنێوی تامسکوون تامسکوون باسی وە دەکات دەکا وەختێک پارادایمێک دەگۆڕێ و جێگای خۆی دەدا بە پارادایمێکی دیکە شێوە ڕوانینەکە دەگۆڕدرێ شێوە ڕوانینەکە ئەو شێوە ڕوانینەی پێشوو بە تەواوی وەلا دەنرێ، شێوە ڕوانینێکی دیکە دێتە گۆڕێ. کوهن دەڵێ زۆر جار لە ئەنجامی شۆڕشە زانستییەکاندا ئەو شێوە گۆڕینە دێتە گۆڕێ، ئێمە ڕوانینمان بە تەواوی بە شێوەیەکی دیکەی لێ دێ. دیارە ئەو باسەش پەیوەندی بە باسی فسێقلەوە هەیە ئەمە وەختێک زانیاریەکانی پێشومان لە کەوانە دادنین دەبانە شتەکان بە شێوێشی دیکە ببینین لە ڕاستیدا وەک ئەوەیە لە پارادای مێکەوە ڕووماندا پارادای مێکی دیکە کردبوو ئەوە کورتەیەک بوو لە بۆچوونەکانی حوسێڕ حوسێڕ مامۆستای هایدیگەری بوو هایدیگەر یەکەمین کتێبی خۆی و لە ڕاستیدا بەنێوبانگترین کتێبی خۆی کە بریتییە لە بوون و کات پێشکەش بە هوسێرل کردووە، هەڵبەت دواتر کاتێک چاپی دووەمی ئەو کتێبە هاتە دەرێ ئەو پێشکەشیەی سڕیەوە بە هەر دەلیلێکی کە بۆ خۆی پێی قانع بوو، بەڵام هوسێرل مامۆستای هایدیگەری بوو. وەک چۆن فەلسەفەی هوسێرلی لە جیاوازییەکانی لەگەڵ فەلسەفەی دێکارتی مانای پەیدا دەکرد، هەر ئاواش فەلسەفەی هایدگەری لەو جیاوازیانەی کە دەگەڵ فەلسەفەی هوسێر لیان هەیە مانا پێدا دەکرد هایدگەر هەندێک بۆچوونی هوسێرلی وەرگرت بۆ نمونە مێتۆدۆلۆژی دیاردەناسی هایدگەریش نێوی مێتۆدۆلۆژی خۆی داناوە دیاردەناسی هەرمنۆتیکی دیار ئەو مێتۆدۆلۆژیەشی لە شێ وەرگرت لە هوسێرلی وەرگرت ئەما لە زۆر جێگای دیکەدا دژایەتی لەگەڵ بۆچوونەکانی هوسێرلی کرد و فەلسفەی هایدگەری لەسەر ئەو خاڵە جیاوازانە و لەسەر ئەو خاڵە هاوبەشانە ساغ بوو. هوسێرل دەیویست بزانێت جیهان چۆن لە وشیاری ئێمەدا ئاشکرا دەبێت؟ یا جیهان چۆن لە وشیاری ئێمەدا خۆی دەنوێ؟ بۆ ئەو کارە هوسێرل چی دەکرد؟ جیهانی دەرەوەی لە نێو کەوانەدا دەدا. هایدگەر ئەلێرەدا دەڵێ شتی ئاوا ئیمکانی نییە. ئیمکانی نییە ئێمە بتوانین جیهانی دەرەوە لەنێو کەوانەدا بنین. بۆ؟ چونکە هەر لە جێدا ئێمە یا مرۆڤ بوونێکی لەناو جیهانین. بۆیە ئەو وشانە جودا جودا دەخێنەوە. هایدگەر زۆرێک لە وشانێک کە بۆ خۆی دروستی دەکرد تیرە یا دەشی لە نێواندا دەنا ئەوانە هەموو یەک وشە بوون جاری وا بوو دە دوازدە وشەی بە دوای یەکدا ڕیز دەکرد و تیرەی لە نێواندا دادەنان یا دەشی لە نێواندا دادەنان ئەوانە هەمویان ئاماژەیان بۆ یەک چەمکە بوو هەمویان سرجەم یەک وشە بوون هایدگەر دەیکوت ئێمە بوون تیرە لە ناو تیرە جیهانداین ئێمە بوون لە ناو جیهانداین کاتێک مرۆڤ بوون لە ناو جیهاندایە چۆن دەتوانێت جیهانی دەرەوە لە ناو کەوانە دابنێ هەتا بیهەوێ بزانێ جیهانی دەرەوە چۆن لە وشیاری ئێمەدا خۆی ئاشکرا دەکەن ئەوە یەکەمین و بنەڕەتی ترین ڕخنەیەک بوو کە هایدگەر لە مامۆستاکەی کرد ئێمە باسی ئەومان کرد هوسێرل ڕخنەی لە دێکارت گرت. ڕەخنەکە ئەوە بوو کە دێکارت جیاوازییەکی دانابوو لە نێوان زەین و عەین. هایدگەر ئەوەی دەکوت کە هوسێرلیش بۆ خۆی تا ڕادەیەشی زۆر تووشی ئەو پەتایە بووە کە دێکارت تووشی بوو. بۆ؟ لەبەر ئەوەی کە هوسێرلیش باسی وشیاری ئێمە دەکا. خاڵی سەرەتای فەلسەفەی هوسێرل بریتی نییە لە بوون، بریتییە لە چی؟ لە زانین. بۆیە هایدگەر دەڵێت، هوسێرلیش نەیتوانیوە خۆی لەو نەریتە دێکارتییە قوتار بکات. هوسێرل لە ڕوانگەی هایدگەرەوە کاتێک دەیتوانی خۆی لەو نەریتە دێکارتییە قوتار بکات کە خاڵی سەرەتای فەلسەفەکەی زەین و چۆنییەتی ئاشکرابوونی دیاردەکان لەناو زەیندا نەبێ، بەڵکو بوون بێ، وجود، هەستی. دیارە هوسێرل لە چاو دێکارت هەنگاوێک هاتبووە پێش، چونکە دەیویست دووفاقێتی نێوان. زەین و عەین چارەسەر بکات بەڵام ئەویش هەر قورسایی دابوو بە مەسلەی زانین و مرۆڤی لە پلەی یەکەمدا وەکو چی دەناسی وەکو سوژەیەشی ناسکار فاعلێ شەناسا لە پلەی یەکەمدا حوسێر مرۆڤی وەکو سوژەیەکی ناسکار دەناسی ئێستا دێمە سەرەوە باسە کە هایدگر دەڵێ ئەوە وەک ئەوەیە ئەتوو کتێبێکی ئەو تەمسیلی لە خۆمە لە ئایلگەرینی وەک ئەوەیە تو کتێبەشی لە لاپەڕی پەنجا بە دواوە دەست پێ بکەی بخێنی و قەیدی ناکە مرۆڤ بڵێ لە زۆر جێگایان سوژەی ناسکارە هایدگەر حاشا لەوە ناکە بەڵام دەڵێت دەبوو خاڵی سەتای فەلسفەی هوسێر شتێکی دیکە بێ و لەو شتانەی دیکەوە گەیشتبا بە سووژەبوونی مرۆڤ، لە ڕوانگەی هایدگەرەوە، ئەوەی کە دەبێ گرینگایەتی پێ بدرێ، ئەو چەمکەی کە دەبێ گرینگایەتی پێ بدرێ، بریتییە لە چەمکی بوون، نەک چەمکی زانین. پرسیاری سەرەکی ئەوەیە، پرسیاری سەرەکی، کە هەر فەلسەفەیەک دەبێ لەو پرسیارەوە دەست پێ بکا، لە ڕوانگەی هایدگەرەوە ئەوەیە، شتەکان بۆچی هەن لە جیاتی ئەوەی نەبن؟ ئەما مەبەستی هایدگەری لە هێنانە بەرباسی ئەو پرسیاری و لە گرنگیدان و یەکەمایەتیدان بەو پرسیاری هەرگیز ئەوە نەبوو کە چەمکی خوددا بێنێتە نێو فەلسەفەکە هایدگەر مەتۆدی دیاردەناسی لە هوسێرل وەرگرت بەڵام نەک بۆ ئەوەی جیهان لە کەوانەدا بنێت ئێمە کوتمان لەگەڵ ئەو ستراتێژیە بە هیچ شێوەیەک هاوڕا نەبوو هایدگەر ئەو بە شێوەیەشی دیاردەناسانە دەیویست لەوە بکۆڵێتەوە کاتێک ئێمە لە بوونی خۆمان ئاگادارین لە چ شتێک ئاگادارین کاتێک ئێمە لە بوونی خۆمان ئاگادارین لە چ شتێک ئاگادارین پرسیارشی زۆر گرنگە لە فەلسفە هایدگەر ئەوە سەتای کتێبی دکتۆر محەمەد کەماڵ بێجگە لە بوون و کاتی هایدگەر بوون و نەبوونی سارتریشی وەرگێڕدراوە بە کوردی هەردووشیان ئێستا لە بازاردا هەن دیارە هەم سارتر و هەم هایدگەر هەردووشیان سەر بەو فەلسەفەیەن کە نێویچیان لەسەردانا و نێوی ئەگزیستانسیالیسمیان لەسەردانا هەڵبەت ئێگزیستانسیالیسمی هۆمانیستی نەک ئێگزیستانسیالیسمی دینی کەواتە پرسیارەکە ئەو کتێبی بوون و کات کە یەکێک لە دژوارترین بە بڕای من کتێبەکانی مێژووی فەلسفەیە بەو پرسیارەوە دەست پێ دەکات کاتێک ئێمە لە بوونی خۆمان ئاگادارین لە چ شتێک ئاگادارین هایگەر دەیکوت ئێمە دەبێت بە شێوەیەشی دیاردەناسانە وەڵامی ئەو پرسیارە بدەین هایدگێر دەڵێ ئێمە لە بوونی خۆمان ئاگاداری دەڵە بەڵام نەمان دەتوانین لە بوونی خۆمان ئاگادار بین ئەگەر لە نێو زمینەیەکدا لە نێو بوارێکدا لە نێو مەدانێکدا ئەو ئاگاداریە نەڕەخساوە دوستان فەلسەفەی هایدگێر فەلسەفەیەکی دژوارە بۆیە ئەمن حەول دەدەم بە سادەترین زمان شی بکەمەوە ئەمە ئەگەر دیسان هەر ئەو شیکردنەوەش دژوار بوو دژواربوونەکەی سوسی من نیە بەڕاستی فەلسفەی هایدگەری فەلسفێژی دژوار ئەو ئاگاداریە لە زمینەیەکدا دەخولقێت ئەگەر ئەو زمینەیە نەبا ئەو ئاگاداریە نەدەڕەخسا ئەو زمینەیە بریتە لەسی لە جیهان کەواتە هایدگێر دەڵێ ئێمە پێویست نییە بێین بوونی جیهان ئیسبات بکەین، بوونی جیهان لە هەندێک تێئۆری دیکە هەڵبێنجین، وەختێک ئێمە شتێک لە شتێکی دیکە هەڵدێنجین، ئەوەی کە هەڵێنجراوە دواتر دێ، نەتیجەیە، موقەدەمەکان پێشێ دێن، وانییە؟ هایدگێر دەڵێ ئەوە هەڵەیە، دەڵێ بوونی جیهان موقەدەمەی هەموو تێگەیشتنەکانی دیکەیە، ئێمە بنەڕەتیترین تێگەیشتنمان کامە تێگەیشتنە؟ تێگەیشتن لە خۆمان. دەڵێ یەکەم مەرجی تێگەیشتن لە خۆمان ئەوەیە کە جیهانێک بوونی هەبێ کە ئەو تێگەیشتنە لەنێو ئەو جیهانەدا بڕەخسێ ئەگەر ئەو جیهانە بوونی نەبوایە ئەو تێگەیشتنەش نەدەگونجا کەواتە لێرەوە بە چەمکی جیهان دەگا ئێمە نەمان دەتوانی خاوەنی ئەم ئاگاداریە بین ئەگەر چەشنێک زمینەی ئەم ئاگاداریە یا بواری بوار و مەدانی ئەم ئاگاداریە نەبووە ئەم زمینەیە و ئەم بوار و مەدانە بریتە لە چی بریتییە لە جیهان، کەواتە بوونی ئێمە لە جیهاندایە، نەماندەتوانی خاوەنی ئەم وشیاری و ئاگادارییە بین، دەیەوێت ئەوجار چەمکێکی دیکە بهێنێتە گۆڕێ، چەمکی کات، زەمان، تا ئێستا چەمکی، چەمکی جیهان، لەسەر ئەساسی چەمکی بوون، ئاگاداری ئێمە لە بوونی خۆمان چەمکی جیهانی هێنا گۆڕێ، ئێستا دەیهەوێت چەمکی کات بێنێتە نێو باس و خواسەکانی. دەڵێت نەماندەتوانی خاوەنی ئەم وشیاری و ئاگادارییە بین مەگەر ئەم تێگەیشتنەمان هەبێت کە شتێک لە حاڵی ڕوودانە، شتێک لە حاڵی ڕوودانە. ئەمەش ئاماژەی بە ڕەهەندی زەمان هەیە. کەواتە ئەو بوونەی ئێمە لێی ئاگادارین بوونێکی زەمانمەندە، بوونێکی دابڕاو لە زەمان نییە، بوونێکی لە دەرەوەی زەمان نییە. بەڵام چەمکێکی دیکەش دێتە گۆڕێ، چەمکی دڵەڕاوکێ، ئیزتراب. دڵەڕاوکێ جیاوازی لەگەڵ ترسی هەیە ترس هەمیشە ترس لە شتێکە ئێمە لە سی دەترسین دەترسین لە بولەرزە دەترسین لە بەڵای لابەلا دەترسین لە پیاو کوژ و جەلادان دەترسین ترسان لە شتێکە ترسان لە شتێک ئەمە دڵەڕاوکێ یا ئیسراب بابەتێکی دیاریکراوی نین. دڵەڕاوکێ لە هەناوی بوونی ئینساندا هەیە، تێکەڵاوی بوونی ئینسانە، جیاوازییەکە ئێوەیە. ڕووی لە شتێکی تایبەت نییە. ئێمە چۆن بوونمان هەیە، چۆن بوونمان هەیە، چۆن هەوێنی ئەو بوونەی تێکەڵاوە دەگەڵ زەمان، هەر ئاواش هەوێنی ئەو بوونەی تێکەڵاوە دەگەڵ شتێکی دیکەش، ئەو شتەی دیکە چییە؟ دڵەڕاوکێ. نەمان دەتوانی لە بوونی خۆمان ئاگادار بین، مەگەر ئەم ئاگادارییە لە بوونی ئێمە شوێن وەربگرێ، ئاگاداری ئێمە چۆن لە بوونی ئێمە شوێن وەردەگرێ لە ڕێگای ئەو دڵەڕاوکێیەوە. هایدگەر دەڵێت چۆنیەتی بوونی ئێمە پێکهاتەیەکی سێ لایەنی هەیە کە هەر کام لەو سێ لایەنانە ڕوویاندا یەکێک لە زەمانەکاندایە، ڕابردوو، ئێستا و داهاتوو، دواتر کەمێک زیاتر لەسەر ئەو چەمکە قسە دەکەین. هایدگەر وای بۆ دەچوو، هەروەکو گوتم، پەیوەندی نێوان مرۆڤ و جیهانی دەرەوە، پەیوەندی نێوان زەین و عین نییە نمونەشی بۆ دێناوە بە خۆشی و ئەو نمونەی کە دێنیتەوە بە زمانێکی سادە دەری دەبڕێ نمونە بۆ ئەو بۆچوونە دێنێتەوە کە پەیوەندی نێوان مرۆڤ و جیهان هەمیشە پەیوەندی نێوان زەین و عین نییە ئەو نمونەی کە هایدگەر دێنێتەوە بریتە لەو چەکوچەی کە وەستای دارتاش کاری پێ دەکات دوستان سەرنج بدەنە ئەو نمونەی وەستایەشی دارتاشی زۆر کارامە خەریکە بە چەکوچ کارێکی تایبەت دەکات چەکوچەکەش زۆر چەکوچی چاکە لە جەنگەی کارکردنەکەدا کێشەیەک بۆ وەستایەکە ساز ناکات وەستایەکە ۆستایشی زۆر کارامەیە دەتوانێت دەزانێت چۆن سەکسەکە هەڵسوڕێنێت سەکسەکە و کەرەستەکانی دیکەی کارێک هایدگێر دەڵێ ئەگەر قسەی هوسێر ڕاست بواە ئەو دەمی کە وەستای دارتاش خەریکە کار بە سەکسەکەی دەکات دەبێ هەموو زەینی هەموو فکر و زکری لە لای چی بی؟ لە لای چەفچەکەی بی. دەڵێ کەچی ئێمە دەبینین وەستای دارتاش کاری خۆی دەکا هەر چەفچەکەی لە بیر چۆتەوە. ئەوەندە کارامەیە لە کاری خۆیدا چەفچەکە نابەرهەست بووە بۆی، نابەرهەست بووە، هەر هەستی پێ ناکا. ئەمە دەتوانین نموونەکە بگۆڕین. ئێمە هەموومان کارمان بە پێنووس کردووە. ڕۆژەکانی یەکەم کە پێنووسمان گرتووەتە دەست نا، دوای بیست ساڵان کاتێک دێین شتێک دەنووسین، بە گوتەی هایدگەر ئەگەر قسەی هوسێرل ڕاست بێ هەموو فکر و زکری ما لە لای چییە؟ لە لای ئەو پێنووسەیە کە ئێمە خەریکین ئێستا پێی دەنووسین. کەچی بە خۆتان دەزانن لە کاتی نووسیندا ئەوەی ئێمە بیری لێ نەکەینەوە پێنووسە. ئایدگەر ئەو پرسیارە دێنێتە گۆرە دەڵێ لێرەدا کۆ ئاراستەمەندی ئەو ئاراستەمەندیەی هوسێر باسی دەکا کۆ هەر لە بنەڕەتدا نییە دەڵێ وەختێک شێوەی ڕوبەڕوبوونەوەی ئێمە دەگەڵ شتەکان ئاوایە شتەکان ڕێدی توهندن ڕێدی توهند یعنی بەردەست لە فارسیدا ڕێدی تو هەندیان وەرگێڕاوە بە دامێداست نازم لەوانەیە بە شێوەی دیکەشیان وەرگێڕاوێت ڕێدی تو هەند پێنووسێک ئێمە پێی دەنووسین هەست بەبوونی پێنووسەکەش هەرناکەین هایدگیر دەڵێ پەیوەندی ئێمە لەگەڵ ئەم شتە بەردەستانە پەیوەندی سوژەیەشی ناسکار لەگەڵ ئۆبژەیەکی بەرناس نییە. لێرەدا هایدگەر بۆ لایەک دەچێ کە ئەو لا و ئەو ئاقارە فەلسەفەی هایدگەر لە فەلسەفەی پراگماتیستەکانی ئامریکا زۆر نزیک دەکاتەوە. دیارە دۆستان دەزان پراگماتیستەکان گرنگایەتیان بە چی دەدا؟ بە کردەوە. هەر لە جێدا دەیان کوت حەقیقەت بریتییە ئەو شتەی کە لە کردەوەدا بە کاری ئێمە دێ و دەستی ئێمە دەگرێ. حەقیقەت ئەوەیە. شتێکی غەیری ئەوە نییە. پراگماتیست بوو کردەخواز بوو دەتوانین ئاوای بکەینە کوردی کردەخواز ئەمەلگەرا هایدگەر دەڵێ ئێمە بوونێکی لەناو جیهانی ئێمە بوونێکی کار بەڕێوبەرین ئەو کار بەڕێوەبردنە عملیە بەسەر تئوریەکانی ئێمەدا یەکەمایەتی هەیە ئێمە ئەوەڵ لەگەڵ جیهان دەرگیر دەبین، پێوەندی لەگەڵ جیهان بەرقەرار دەکەین بە شێوەیەکی کردەکی، کەم کەم دوای هەندێک بۆچوونیش لەسەر ئەساسی ئەو پێوەندیە کردەکیانە دادەمەزرێنین. دەڵێ ئێمە بوونێکی کار بەڕێوەبەرین لە نێو جیهاندا هەڵدەسوڕین بە شێوەی عملی ئەو بوونە کار بەڕێوەبەر بوونە وامان لێ دەکات زۆر جار منەتمان بە چەمکی وەکو ئاراستەمەندی و چەمکی وەکو زین و عین و پەیوەندی نێوان زین و عین وانە نەبێت ئێمە لە نێو ئەو جیهانەدا ئەگەر زین شتێک بێ و عین شتێکی دیکە بێ و زین دەڵە بەو شێوە ئێمە ناتوانین فەلسەفەکەمان ساغ بکەین ئێمە لە نێو ئەو جیهانەدای یعنی هەنگاوێک لە هوسێر لیش دێتە پێشتر هوسێر زینی بەڕسمی دەناسی و ئەما دەکوت ناواخنی زین هەمیشە ڕووی لە جیهانی دەرەوەدای هایدگێر دەڵێ هەر نابێ لێرەوە دەست پێ بکەین زەین نابێ لە زەینەوە دەست پێ بکەین ئێمە بوونێکی کار بەڕێوەبەرین بوونێکی هەڵسوور و چالاک لە نێو جیهانداین ئایا هایدگێر حاشای لەوە دەکرد کە ئێمە جاری وە زەین دەدەینە شتێک و ئەو شتە دەخینە بەر سەرنجی خۆمان دێ لەو نمونەیەدا بەڵێ ئێمە کاتێک دەنووسین هۆشمان لە لای نووسینەکەمانە هۆشمان لە لای پێنووسەکەمان نییە ئەمە ئەمگۆ وای دابنێ ئەو پێنووسە لە نووسین دەکەوێ، ئەو دەمی کە لە نووسین کەوت، سەرنجی ئێمە لە نووسراوەکەمانەوە، لە نووسینەکەمانەوە بۆ چی دەجۆزرێتەوە؟ بۆ خودی پێنووسەکە. دەڵێن بزانین پێنووسەکە بۆ چی لە نووسین ڕاوەستا؟ گرفتەکەی لە کوێدایە؟ ئە لێرەدا ئێمە زەینین و ئەو پێنووسەش چییە؟ عەینە. هایدگەر حاشا لەوە ناکا. دەڵێ بەڵێ لێرەدا وایە. بەڵام ڕەخنەکەی لە چییە؟ حاشای لەوە نەدەکرد ئێمە بیر لە شتەکان دەکەینەوە بیرکردنەوەش دەتوانێت ڕووی لە شتەکاندا بێت بەڵام ئەو دەیکوت ئێمە لە پلەی یەکەمدا لە پلەی یەکەمدا بوونەوەرەی تێکەڵاو و دەرگیر لەگەڵ جیهانی لە پلەی یەکەمدا لە پلەی یەکەمدا پەیوەندی ئێمە لەگەڵ شتەکان پەیوەندی ڕێدی توهەنگە لە پلەکانی دواتردا ئێمە دەبینە زەین و شتەکان دەبنە عەین. کاتێک ئەو چەکچەکە بارێکی نائاسایی دەبێ، وەستای دارتاش زەینی لەو دەستکردەکەی ڕا دەگوێزرێتەوە بۆ چی؟ بۆ چەکچەکەی. ئەو دەمی شتەکان نابەردەست دەبن، Unready to hand، نابەرهەست دەبن. ئەو نموونەی کە هێنامەوە بۆ خۆم میسالەکم بۆ ساز کرد کوتم هایدگێر دەڵێ هوسێرڵ کتێبەکەی لە لاپەڕەی پ بە دواوە دەست پێ کردووە دەڵێ هوسێرڵ دیاردەناسی ئەلێرەوە دەست پێ کردووە لە چۆرا لە شیکردنەوەی چۆنیەتی سەرنجدانی مرۆڤ بە شتە نابەردەستەکان ئێمە کە باسی ڕێدی تو هەندمان کرد و باسی ئان ڕێدی تو هەندمان کرد دەبێ باسی چەمکێکی دیکەش بکەین هەتا ئەو بەحسە تەواو بێ ئەویش چەمکێکە کە هایدگر نەوی پرێزنت ئەت هەندی لەسەر دادنێ لە فارسیدا تەرجمەیان کردو بە فەرادەستی یا داستیاب، Present at hand، مانای چییە؟ مانای ئەوەیە ئێمە پلەیەشی دیکەش شیکارانەتر بۆ شتەکان دەڕوانین هەر ئەو چەکسەی لەبەر چاو بگرن ئێمە بە سێ شێوە دەتوانین چاو لە چەکسەکە بکەین یا بڵێن بە سێ شێوە دەتوانین پەیوەندی لەگەڵ چەکسەکە ساز بکەین شێوەیەک شێوەی ڕێدی تو هەندە کار بە چەکوس بکەین و چەکوسەکە هەر نێتە بەرچاومان هەستی پێ نەکەین شێوەیەشی دیکە کاتێکە چەکوسەکە گرفتێکی تێدەکەوێت ئێمە سەرنج دەدەین بە چەکوسەکە سەرنجی پێ دەدەین ئەوە شێوەی ئانڕێدی تو هەندە شێوەیەشی دیکە ئەوەیە سەرنجەکەمان کەمێک قوڵتر دەکەینەوە کەمێک قوڵتر وەک حوسێر دەڵێ لێرەدا زانیاریەکانی خۆمان جەوهەر و عەرەز لەگەڵ دار و بەرد فەرقی چییە؟ دار و بەرد مەفهوومی ماهووین، ئەما جەوهەر و عەرەز بەشێکن لە مەعقوولاتی سانەوی. ئێمە کاتێک هەوڵ دەدەین لە ڕوانگەی مەعقوولاتی سانەوییەوە چاو لە شتەکان بکەین، ئەو دەمی شتەکان چنە، Present at Hand، ن. کەواتە هایدگێر دەڵێ ئێمە لە سێ ئاستدا دەتوانین پێوەندی لەگەڵ شتەکاندا ساز بکەین، لە سێ ئاستدا. ئاستی یەکەم، چەکوچ وەک شتێکی ڕێدی تو هەند. ئەوە ئاستی یەکەمە. کە لێرەدا چەکوچەکە بۆ ئێمە چۆنە؟ نابەرهەستە. ئێمە هەر هەستیشی پێ ناکەین. دوو، چەکوچ وەک چی؟ وەک شتێکی Unready to Hand، نابەرهەست. هەستی پێ دەکەین، سەرنجی پێ دەدەین. ئێمە سوژەی ناسکارین و ئەو چییە؟ ئەو ئۆبژەیە. چەکوچ وەک. شتێکی ئان ڕێدی تو هەند. دواتر نەختێک تێفکرینەکەمان قوڵتریش دەکەینەوە، بە شێوەیەکی فەلسەفیتر لێی دەڕوانین. چەکوچ وەک چی؟ وەک شتێکی پرێزنت ئات هەند. یەکێک لە وشە سەرەکییەکانی فەلسەفەی هایدگەر دازاینە. هەندێک لە فەیلسوفان دەڵێن دازاین لە فەلسەفەی هایدگەریدا تەعبیرێکە لە مرۆڤ. ئەو بە مرۆڤ دەڵە دازاین هەندێک فیلسوفی دیکە لەگەڵ ئەو بۆچوونە موافق نین دازاین یعنی بوون لەوێ بوون لەوێ ئێستا دەڵم بۆچی هایدگەر بە مرۆڤ دەڵە بوون لەوێ دا زین دا زین دا لەوەیە زین بوونە بوون لەوێ لەبەرەوەی کە ئێمە هەر دەم خەریکین خۆمان لەو گەڵاڵانەی کە بۆ خۆمان دامان ناوەتەوە دا دەبینینەوە ئێمە ئێستا بیر لە چی دەکەینەوە بە زمانشی ئیسعاریەگە بنەوێت بڵە ئێستا ئێمە خەریکین لەگەڵ خۆمان ملاقات دەکەین کامە خۆمان ئەو خۆمانەی کە دو ساڵ دواتر ئێستا خەریکین تەڕحدا دەڕێژین ئێستا خەریکین ملا دیداری خۆمان دەکەین ئەو خۆمانەی کە قرارە دوو ساڵ دواتر بێت کە گەیشتین بەو خودەی دیسان بیر لە خودێک دەکەینەوە کە لەولاترە بیر لە خودێک دەکەینەوە کە دوسێ ساڵ لەولاترە بوون لەوێ ئێمە بوون لەوێ مرۆڤ بوون لەوەیە هەردەم لە ڕوانگەی هایدگەرەوە مرۆڤ خەریکە گەڵاڵە بۆ خۆی دادەنێ و بۆ لای ئەو گەڵاڵەی دەڕوا و ماهیەتی خۆی هەنگاو بە هەنگاو ساز دەکا لە دانیشتی پێشودا ئێمە بە زۆر میسالەوە ئەو شتانەمان بەیان کرد ئەو چەمکەمان بەیان کرد شمان هەری هەر کامە لە ئێمە ئەوێرێستێکین و خەریکین هەنگاو بە هەنگاو لە ئەوێرێستی خۆمان سەر دەکەوین ئەمە ئێوەرێستێک کە هەرگیز نەگەین بە لوتکەکەی ئەگە بگەین بە لوتکەکەی ئێمە بوون لەوێ نین بوون لەوێ نین مەگەر بە مەرگ مەگەر بە مەرگ ئێستا بەحسی مەرگیش دەکەم مەرگ چەمکێشی زۆر چەمکێشی گرنگ فەلسفەی هادگەر کەواتە هەندێک فیلسوف پێیان وایە دازاین لە فەلسەفەی هایدگێردا تەعبیرێکە لە مرۆڤ بەڵام هەندێک دەڵێن مەبەستی هایدگێر لە دازاین مرۆڤ نییە بەڵکو چییە بریتییە لە سەشنە پەیوەندیەک لەگەڵ بوون کە مرۆڤ وەدەستی دەخا یا بەپێچوان مرۆڤ لە چیسی دەدا ئەو چەشنە پەیوەندیە لەگەڵ بوون کە تایبەتە بە مرۆڤ چەشنە پەیوەندیەک لەگەڵ بوون کە فقط مرۆڤ دەتوانێت دەستەبەری بکات ئەو چەشنە پەیوەندی پێی دەڵن دازای بەڵام زۆربەی هەرە زۆری فیلسوفەکان پێیان وایە مەبەستی هایدگەری لە دازاین چییە مرۆڤە دازاین بوون لەوێ تعبیری هایدگەریە بۆچی بۆ مرۆڤ چەمکی ڕەسەنبوون و ناڕەسەنبوونیش لە فەلسفەی هایدگەریدا دوو چەمکی گرنگن ئێستا دەگەنەوێت هایدگێر دەڵێ بوونی ڕەسەن بریتییە لە وەڵامدانەوە بە دۆخی تاقانە، بوونی ناڕەسەن بریتییە لە وەڵامدانەوە بە دۆخی گشتی. بە زمانێکی زۆر سادەتر بوونی ناڕەسەن بریتییە لە لاساییکردنەوەی خەڵکی، خەڵک چ دەکات توش وا بکە، خەڵک چ دەڵێت توش وا بڵێ، خەڵک چۆن هەڵسوکەوت دەکات، چۆن دەژی توش ئاوا بژی، دەڵەوە بوونێکی ناڕەسەنە. ئەما بوونی ڕەسەن چییە؟ بوونی ڕەسەن ئەوەیە کە ئەتوو بۆ خۆت، شێوەی ژیانی خۆت شێوەی هەڵسوکەوتی خۆت دیاری بکەیت لە دۆخێکی تاقانەدا ئەو بوونی ڕەسەنە ئێمە لە مێژوودا بگەڕین زۆر کەسمان پێشک دێکە بوونی ڕەسەنیان هەبوو هەڕەمەیەشی خەڵکیشمان پێشک دێکە بوونی ناڕەسەنیانە کەواتە لێرەدا شێوەی هەڵسوکەوت دێتە گۆڕە پرسیار ئەوەیە چ بەڵگەیەک هەیە بەمە دڵە بە فلان شێوە هەڵسوکەوت بکە بە فلان شێوە هەڵسوکەوت مەکە لە لای فیلسوفانی جگە لە هایدگێر زۆر بەڵگە هەیە یەک وەڵام خودایە خودا بە ئێمە دەڵێ ئاوا هەڵسوکەوت بکە و ئاوا هەڵسوکەوت مەکە وەڵامێکی دیکە سروشتە سروشت وا دەخوازێ ئێمە بە شێوەیەشی تایبەت هەڵسوکەوت بکەین بە شێوەیەشی دیکە هەڵسوکەوت نەکەین وەڵامێکی دیکە دابونەریتی کۆمەڵایەتی یا زۆر وەڵامی دیکە یا زاتی مرۆڤ سروشتی مرۆڤ وا دەخوازێ ئێمە بە شێوەیەشی تایبەت هەڵسوکەوت لە ڕوانگەی کانتەوە مثلا بابەتی ڕەها دۆستان لە بیریان بێ ئەو قانون یاسا زێڕینەکە وا لە ئێمە دەکە ئەمە بە شێوەیە کەسوکەوت بە شێویشی کاسوکەوت هایدگەر بە پێچەوان دەڵێت هیچ بەڵگەیشی قایم نیە تا بە ئێمە بڵە چۆن هەڵسوکەوت بکەیت نە خوددا نە سروشت نە زاتی مرۆڤ نە یاسای زێڕین ئەو ئەو هەستە مرۆڤ تووشی چ دەکات تووشی دڵڕاوکێ دەکات ئەو هەستە وا لە مرۆڤ دەکات کە مرۆڤ وابزانێ بێ ماڵ و حاڵە، بێ جێ و مەکانە، ئەو ئەو چەمکانە لە فەلسەفەی هایدگێردا چەمکی سەرەکین. ئەتوو نەتوانی پاساو بۆ ئەو هەڵسوکەوتەت بێنیەوە کە خەریکی بە توندی داکۆکی لێ دەکەی، یانی هەڵسوکەوتەکان هەر هەر لە جێدا ژیان بنی بۆش بێ، ئەگەر وابێ مرۆڤ هەست بە چی دەکات؟ هەست بە بێ ماڵ و حاڵی دەکات. بۆ هەڵاتن لە دەست ئەم دڵەڕاوکێیە دوو ڕێگامان پێشت دێ. ڕێگای ئەوەڵێ ئەوەیە تێکەڵ بە خەڵکی بین و سەعری وانت بجوڵێینەوە لاسایی هەڕەمەی خەڵکی بکەین کە لێرەدا هایدگەر دەڵ ئەو ئەو شێوە بوونە بوونێکی ناڕەسەنە ڕێگا چارەی شوێەوەی دڵ ڕاوکێکە لی هەڵنین بە ڕسمی بناسی بڵین ئەو دڵە ڕاوکەیە لەگەڵ بوونی ئێمە تێکەڵاوە هەوێن و ئامیانی بوونی ئێمە ئەگەر ئاوا بی ئێمە بە بوونێکی ڕەسەن دەبین زۆر بازماون ئەمە ئاست دەکەم باسەکە نەختێک قورسە و دۆستانیش ماندوو بوون و کاتەکەشمان کە کۆتایی پێدێت بۆیە من چەند باسێکی کورتی دیکە دێنمە گۆڕێ و کۆتایی بەدانیشتەکە دێن دیارە هایدگەر دوای ماوەیەکی هەندێک ئاڵگۆڕی لە بۆچوونەکانی خۆیدا پێکێنا بۆی وەک چۆن ئێمە باسی ویدگەنیشتانی یەکەم و ویدگەنیشتانی دووەم دەکەین هەر ئاواش لە مێژووی فەلسفەدا باسی هایدگەری یەکەم و هایدگەری دووەم کراوە هەندێک کوتویانە هایدگەر لە بۆچوونەکانیدا لە کاتێک بە دواوە هەندێک گۆڕانکاری پێک هێناوە. هایدگەری دوای دوای لایەنێکی مێژوویی دەبەخشێتە لایەنەکانی بوونی مرۆڤ شێوەیەکی مێژووی تر چاو لە بوونی مرۆڤ دەکات لەم بارەوە وێکچوونی لەگەڵ کانت کەم دەبێتەوە و زیاتر خەریکە لە شێ دەچێت لە هێگەل چونکە هێگە لە خەریکە بوون لە ناو مێژوودا وێنا دەکات بەڵام جیاوازییەکی زۆر گرینگ لە نێوان هایدگێر و هێگێلدا هەیە. هایدگێر پێی وایە چۆنیەتی گۆڕانکاری مێژوو بە هێڵێکی سعودی یا بەرەژووردا دەچێتە پێش. ڕۆح یا ڕۆحی مطلق گیانی ڕەها خەریکە لە مێژوودا دەبێتەوە و بوونەوەی تۆماری ڕۆح بریتییە لە پێشکەوتنی مێژوو. هێگێل لە ڕوانگەی هێگێلەوە هەمیشە مێژوو چۆن جوڵە دەکا وەلای پێشەوە بەڵام بە پێچەوانە هایدگێر پێی وابوو لەو جوڵە مێژوویەدا مرۆڤ خەریکە پاشەکشە دەکات خەریکە بەرەو بە شێوەیەشی بەرەژێر جوڵە دەکات بە شێوەیەشی نوزولی چونکە ئەگەر چاوێک لە مێژوو بکەین هایدگێر دەڵێت یۆنانیەکانی بەر لە سوقرات یا بەر لە ئەفلاتون شێوە ژیانێکی ڕەسەنیان هەبوو شێوە ڕوانینەکەیان شێوە ڕوانینشی ڕەسەن بوو بەڵام مرۆڤی ئەوڕۆ کە لە هەناوی شارستانیەتی مدێرندا سەری هەڵداوە لەباری ڕەسەن ژیانەوە ناگاتە مرۆڤە یۆنانیەکە کەواتە دەڵێ ئاراستەی جوڵەکە بۆ لای خوارەوەی بەرەژێر تەواو پڕۆپێستە حقیقت لە ڕوانگەی ئەفلاتونی و شتێکە لە ڕوانگەی هایدگەرەوە شتێکی دیکەیە لە نێوان حقیقەت لەمانە ئەفلاتونیەکەیدا و حقیقت لەمانە هایدگەرەکەیدا جیاوازیەکەی حقیقت لەمانە ئەفلاتونیەکەیدا لە بەرامبەر هەڵە و ناڕاستیدا ڕادەوەستێ چ شتێک ڕاستە ئەوەی کە هەڵە نەبێت ئەوەی کە ڕاست بەڵام لە مانا هایدگەرییەکەیدا حەقیقەت لە بەرامبەر داپۆشراوی و شاردراوەیی و نائاشکرابووندا ڕادەوەستێ، کەواتە حەقیقەت لە ڕوانگەی هایدگەر بریتییە لە چی؟ لە ئاشکرابوون، خۆیابوون، خۆنواندن، هاتنەدەر لە پەردە، ظهور. ئەو چەمکانە هایدگەر بۆ خۆی کەسێکی ئاینی نەبوو بەڵام ئەو چەمکانە چەمکی زهور کەسێک کە چەمکی زهور لە جێگای چەمکی حقیقت دادن چەمکی سەدق دادنێ زۆر زۆرێک لەو کەسانی کە بۆچوونی ئاینیان هەیە و بۆچوونی ئەرفانیان هەیە ئەو بۆچوونانە دەقۆزنەوە زۆریان پێ خۆش تو گرنگایەتی بدەی بە چەم کێشی وەک ئاشکرابوون لە پەردە دەرکەوتن لە زیاتی چی سر ئەوانە جەزابیەتێکی خاصی دۆستان دەزانن داستانی هایدگەرییەکان لە مێژووی هاوچەرخی ئێراندا چیرۆکێکی زۆر بەرچاو هایدگەر لە ئێراندا فیلسوفێکی فیلسوفێکە کە لایەنگری یەکجار زۆر و تعبیری زۆر دینی و تعبیری زۆر عرفانی لە بۆچوونەکانی هایدگەری دەکرد لەبەر ئەوەیە تو بێت چەمکی ست وەلا بنەی چەمکی ئاشکرابوون و زهور لە زیاتیویدا بنەی مرۆڤ کە دازاینە کە بوون لەوێیە بۆ تێپەڕین لە خۆی تێپەڕینی سات بە سات لە خۆی زۆر ئیمکانی هەیە بەڵام دوایین ئیمکانی مرۆڤ چییە کە ئەویش ئیمکانێکی بەکەڵکە نابێ وەکو ئیمکانێکی بێکەڵک ساوی لێ بکەین دوایین ئیمکان و دەرەتانی مرۆڤ بریتە لە مەرگ مردن یعنی ئیمکانێک کە کۆتایی بە هەموو ئیمکانەکانی دیکە ئێمە دەهێنێ هایدگێر دەڵێت زۆر گرینگە ئێمە ئاگاداری مەرگ بین ئاگاداربوون لە مەرگ وا لە ئێمە دەکات کە بوونەکەمان بوونێکی ڕەسەن بێ ئەو کەسانەی کە ئاگادارن لە مەرگ دەزانن بوونەکەیان سات بە سات خەریکە بەرەو مەرگ هەنگاو هەڵدێنێتەوە و ئەوان بوونی مەیلەو نەبوونن بوونی مەیلەو نەبوون ئەوانە بوونێکی ڕەسەنیان هەیە بەڵام کەسانێک کە ئەویان لەبیر چۆتەوە ئەوانە بوونێکی ناڕەسەنیان هەیە هایدگێر دەڵێ هەر لە جێدا ژیانی ئێمە بۆچی مانادارە چونکە مردن هەیە چونکە ئێمە دەزانین ڕۆژێک لە ڕۆژان ئەو گەڵاڵە دانانەی ئێمە ئەو لە خۆ تێپەڕاندنەی ئێمە لە جێیەکدا کۆتایی پێدێت دوایین بابەت هایدگێر دەڵێت لە سێ لایەنەوە دەکرێت بیر لە مرۆڤ بکەینەوە یەک بوونی مرۆڤ لە دەرەوە بوونی مرۆڤ لە دەرەوە ئەگزیستەنسی مرۆڤ دوو هاویشتراوی مرۆڤ، فارسەکان بە پەرتاب شدگی وەری دەگێڕن، هاویشتراوی، سێ، داکەوتوویی، داکەوتوویی، مرۆڤ. ئەوانە مانایان چییە؟ بوونی مرۆڤ لە دەرەوە ئاماژەی بۆ چەمکی دازاین هەیە، ئاماژەی بۆ ئەوە هەیە مرۆڤ بەردەوام خۆی بۆ ئاستێکی ئەولاتر دەهاوێژێ، مانای دازاین ئەوە بوویدی. ئێمە لە جیهاندا هەر خەریکین لە ئاستێکەوە پاس بدەین بۆ ئاستێکی دیکە و ئەو پازدانە پازدانێکی وجودیە بۆ پازدانانە چ دەکەین بوونی خۆمان پێناسە دەکەین بەڵام بەر لەوەی مرۆڤ خۆی بۆ لایەک ئاراستە بکات دەبێ ئاگاداری ئەم ڕاستیە بێ کە ئەو هاویشتراوەتە ناو ئەو ئەو جیهانە ئێمە هاویشتراوینەتە ناو ئەو جیهانە بۆ خۆمان ئیرادەمان نەکردووە بینە نێو ئەو جیهانە هاتوینەتە نێو ئەو جیهانە و لە ساتێکی مێژوویدا و لە شوێنێکی جوغرافیدا لە هەناوی نەریتێکدا و لە نێو میلەتێکدا ژیاوی ئێمە دیاریمان نەکردووە کە لە چ کاتێکدا بینە جیهان لە چ شوێنێکی جوغرافیایی بینە جیهان سەر بە چ میلەتێک زمانمان چ ئەو چەمکە بریتە لە چی هاویشتراوی ئەوەی ئەوڵە بریتی بوو لە چی لە دەرەوە بوون لە دەرەوە بوون ڕووی دە ئایندە دایەت ئەمن ئەو باسم کرد گوتم سێ لایەنی هەیە مرۆڤ هەر هەر لایەنی پەیوەندی بە کاتێکەوە هەیە ڕابردوو ئایندە و ئێستا لە دەرەوە بوون ڕووی دەسیدایە ڕووی دە ئایندە دایە هاویشتراوی ڕووی لە ڕابردوودا ئێمە هاویشتراوی نەتە نێو جیهان هەر تاپشو دەبین ڕووی لە ڕابردوودا بەڵام داکەوتوی داکەوتوی بەم مانایە کە مرۆڤ دا کەوتووەتە نێو جیهان و یەخسیری ئەو ئێستا ئێمە ئێستا یەخسیری ئەو جیهان لە نێو قەید و بەندەکانی ئەو جیهانەداین ئێستا ئەوەش پەیوەندی بە ئێستاوە هەیە هایدگەر دەڵێت دازاین هەرسێک ڕەهەن دەگرێتەوە زۆر بابەتی دیگە مابوو لەسەر هایدگەر ئەمن وای بەبار بزان هەر لێرە کۆتایی بە باسەکەمان بێرین ئەو وێنەیەکی زۆر گشتی بوو لە فەلسەفەی هایدگەر ئەگەرچی باسەکات نەختێک دژوار بوو ئەما پێم وایە توانیمان نەخشەیەکی گشتی خەریتەیەکی گشتی لە بۆچوونەکانی هایدگەر و هوسێر وێنا بکەین دۆستان مادونە ئەگەر تێبینی یەگەیا پرسیارێک هەیە بیفێن بۆ هەستن باشە نەبێت حاز بێت لە قۆناخەوە بۆ قۆناخی لەو قۆناخەی دوایی وجودی نامێنێ بەڵام کەلو خۆ هاویشتن کە لەجێگای خۆیەتی بەڵام کەلو خۆدا دەستا قۆناخی شریکانەوە مانای کەلو خۆ دەرکردن لەو بۆچوونانەدا هەیە بەڵام خاترجەم نیم لەوەی کە ئەو چەمکە هەر بارتەقای کەلو خۆ دەرکردن بەرتەسک بکرێتەوە با بێگومان کەلو خۆ دەرکردن لەو بۆچوونانەی هایدگێردا هەیە ئەو شتێک پەلی تۆ دەردەکات هەر ئەو شتەکە پەل و کۆ دەردەکات دژوارەکە دێ دەدێت بەڵام هایدگەر دەڵێ ئێمە تێ دەپەڕێن خودێکی لۆدا بەجێ دەمێنی بەرەو خودێکی ئایندەنەوە هەر هەر خود هەر سات بە سات خەریکە دەپشکێت دەپشکێت لە پشتگوێ و توێژ دەردەکات و دەبێتە خودێک کە پێشتر نەبوو و لە ئایندەشدا دەبێت ئەو خودێک کە ئێستانی خودێکش لەم داخە بەجێنانێت ئەو خودە دەبێت خودێکی مێژووی بیت باش نا ئەو بەحسە بەحسێکی مێژووی دژوارێکە پێ بدە باسەکە باسێکی مێژووی باسێکی ئۆنتۆلۆژیک و هەستیناسانەیە ئەگە لە ئاستی مێژوویدا چاوی لێ بکەین وایە ئەمە لە ئاستی هەستیناسانە چۆن ئایا لە ئاستی هەستیناسانەشدا ئەوانە ئەم دڵنیانی ماوە بوونی ڕەسەن پێدانی بەڵێ بە ئاستی زۆر باشی مادی دەگەن ئەمە دکتۆرە من لێرە پرسیارە دێتی پێشێ دەبینی مەسەن بۆ نمونە خب ئەوە بەشەرە ئەو وانەکەی هەڵدەبژێری بەڵام دەبینی حیوانات دەبی مەسەن بۆ نمونە مەڕێک دوانەی دەبێت دوو بەرخۆڵی خب لەوێ ئەوان نازانانی ژیان لە ڕەسەن و ناڕەسەن چیە ئەمە وەدەبی چۆن لەباری فەرسەفی و هەڵسەنگێنی کە دیارە پێماوەنیش دێنە نێوازنەی فەلسفەی خۆ باسی تەراز زیستی بوو باسی زیستی بوو زیستی بوو کە هەموو شتێکی دەگرتەوە نا لە ڕوانگەی هایدگێرەوە مەخەلی چاورە شتەکان ئێستا لە ڕوانگەی هایدگێرەوە ئەو بنە هەر بە تەنیا تایبەتە بە برۆ بە هیچ شێوەیەک ناکرد بڵێت بوونەوەرێشتی کە لە جیهاندا هەیە کە ئاوا مامەڵە دەکرێت بوون دەکات ئەوە هەر تایبەتە بە مرۆڤ هیچ بوونەوەرێکی دیکە دازای نییە هەر بە تەنیا مرۆڤ دازای ئەگەڕۆک بەخشە ئەوەی کە ژیانێکی ڕەسەن هەڵدەبژێرێ و کەسێکی لاسایی ناکاتەوە داهێنان دەکات داهێنان یعنی ئەو ئافرینەندگی دە وجودیدا دە هونەریدا دە ئافرینێ شتەکە یعنی شتەکە کە لەوانین کە جیاوازە ئەو ڕەسەنایەتیە دەدرێت بەو کەسایەتیە یان؟ بەڵێ ئەو ڕەسەنایەتیە هی ئەو کەسایەتیە کە کە داهێنانیشی کردو وەک هایدگێر دەڵێ وەڵامی بانگێشتنی دۆخێکی تاقانەی داوەت وەڵامی بانگێشتنی دۆخی گشتی ناداتەوە کە هەموو کەسی دیکەش بانگێشتن دەکات شێوەکی جیاواز لەوان داهێنان لێرە گرنگایەتی پێدا دەکات هونەر لە ڕوانگەی هایدگەرەوە یەکێک لە ڕێگاکانی ڕەسەنبوون پەنابردنە بۆ هونەر. یەکێک لە ڕێگاکانی خەڵستن لە ئەو دڵەڕاوکێ گشتییە بریتییە لە ڕووکردن لە هونەر. هونەر و بە تایبەتی شاعیری هونەری شێعر لە ڕوانگەی هایدگەر گرنگایەتیەکی یەکجار زۆری هەیە.